بەڵام با بزانین هەر چوار مەذهەب متفقن لەسەر ئەوەی کە نوێژنەکردن لە قەتل گەورەترە لە کوشتن گەورەترە ئیمامی شافعی ڕەحمەتی خوای لێبێ ئیمام مالیکی مامۆستای پێش ئەو ئەبوو حەنیفە ئیمام مححمد ڕزای خوایان لێبێ ڕەحمەتی خوایان لێبێ هەمویان فەرمویانە ئەو کەسەی کە نوێژناکە تاوانەکەی لە قەتل گەورەترە تاوانەکەی لە زینا گەورەترە تاوانەکەی لە عرق خواردن و سو خواردن گەورەترە هاوەڵانی پێغەمبەر صلی الله عليه وسلم من پیان گەیشتومە فەرمێ عبدالله کوڕی شقیق هیچ یەکێک لە ئەعمالەکانیان نەبینیوە کە ئەگەر وازی لێبێنی کوفر بێ ئللا نوێژ نەبێ لەبەرەوە هەمویان متتەفقن لەسەرەوەی کە نوێشکردن تاوانی گەورەیە جەریمەتێکی گەورەیە ترسی کوفری ئەوە لە کەسێک لەکرێت ترسی ئەوەی لەکرێت کە بە بێباوەڕی بچێتەوە لای خی گەورە و میهرەبان بەڵام جیاوازن لەوەی کە ئایا ئەو کەسە واتە وتی نا نوێژ فەرز نییە ئەوە بێ گومان هەر چواریان متتەفقن لەسەرەوەی کە کافرەوێ بەڵام هەر چواریشیان یەکدەنگن لەسەرەوەی کە تاوانەکەی ئەوەندە گەورەیە پەنا بەخوای گەورە